پەنا بە خوای پەروەردگار بەرەو هیلاکەت دەڕۆین بە زیندوو کردنەوەی هەموومان وەکو تاک و خێزان و کۆمەڵ و وڵات و گەل و میللەت بەرەو بەختەوەری دەڕۆین کە ئەویش بریتییە لە سیفەتی ئەمانەت زنجیرە باسەکەمان سێ ئەڵقەی ڕابردوومان باس کرد و پشتیوان بەخوای تاک و تەنها و بێ شەریک ان شاء اللە ئەمڕۆ ئەڵقەی چوارەمی ئەو زنجیرە باسە باس دەکەین لە خزمەت ئایەتێکی قورئانی پیرۆزدا کە پەروەردگار ڕوومان تێدەکا و دەفەرمێ يا أيها الذين آمنوا لا تخونوا الله والرسول وتخونوا أماناتكم وأنتم تعلمون مەرجەکانی ئیمانە، خوای پەروەردگار لەگەڵ ئیماندارانیەتی، ئەی ئەو کەسانەی ئیمانتان هێناوە، ئەگەر دەتانەوێ ئیمانەکەتان سەلامەت بێ ڕووسووری قیامەت بن، خیانەت لە خوا مەکەن، خیانەت لە پێغەمبەری خوا مەکەن صلی اللە علیه وسلم، خیانەت لەو ئەمانەتانە مەکەن کەوا لە نێوانتاندا هەیە لە کاتێکا کە ئێوە دەزانن واتە ئینسان ئەگەر بە نەزانی تووشی شتێک بوو ئیشاڵڵا خوای گەورە لێی دەبوورێ بەڵام هەمووشمان دەزانین کە سەرەنجامی خیانەت و نەپاراستنی ئەمانەت چەند خراپە دەچینە خزمەت ئەو سێ خاڵە خاڵی یەکەم لا تخون الله خیانەت لە خوا مەکەن هەر یەکێک لە ئێمە ئەوە بە خەیاڵ یادێ باشە خوا چۆن خیانەتی بەرامبەر دەکرێ چۆن خوای پەروەردگار فێڵی لێ دەکرێ خیانەت لە خوای پەروەردگار بەو شێوەیە باسی دەکەم کە بۆ هەموو لایەکمان سوودمەند بێ بۆ ڕۆژگاری ئەمڕۆ ئەینا مفسرینی قورئان لەسەر ئەم ئایەتە و سەبەبی نزولی زۆر شتیان وتووە بەڵام قورئان هەتا ئاخری زەمان بۆ هەر ئەو ڕۆژەی کە تیا دەخوێنیەوە وا ئەزانی ئەو ڕۆژە نازڵ بۆتە سەر ئەم ئوممەتە زیندوی ئەم دینی ئیسلام و قورئانە لەوەدایە ئەمڕۆ قسەمان لەگەڵا دەکا وەکو دوێنێ قسەی لەگەڵا کردووین و لەگەڵ کەسانی پێش ئێمەشیا کردووە لا تخونوا الله ئەی ئەو کەسانەی ئیمانتان هێناوە خیانەت لەگەڵ پەروەردگارتانا مەکەن خیانەت لەگەڵ خوای گەورە ئەوەیە خوایەکمان ناسیوە ئێمە ئەها خوا لەگەڵ ئیماندارێتی مادام تۆ ئیمانت هێناوە ئەبێ خواد وا ناسیبێ کە ژیان و مردن و ڕسق و ڕۆزی و بەرزی و نزمیت هەدت بەدەستی ئەڵڵایە هاوبەشێکی لەگەڵانیە ئەو پەروەدگارەی خۆشی دەوێی خوایە میزانەکەی بریتی نییە بۆ خۆشویستنی بەندەکانی لەوەی پارەداری پایەداری پاروداری میزانەکەی ئەوەیە چەند لە خوا نزیکی و تەقواداری ئیتر گرنگ نییە لەسەر زەویدا تۆ پیاوێکی ناودار و خوشکێکی ناسراو بی خۆشەویستمان صلی الله علیه وسلم نوری چاومان حەزەتی محەممەدی مستەفا صلی الله علیه وسلم ڕۆژێکیان کابرایەک بوو بە میوانی کابرایەک لە بیابانەوە پیاوێکی نەناسراو تەنان لە فەرموودەکەدا ئێستاش نافەرمێ ناوی چی بوو هەر نەناسراو ماوەتەوە ئەم پیاوەکە هات پێغەمبەری خوا صلی سەلەم زۆر خێرا خۆی کۆکردەوە نوێنێکی باشی بۆ ڕاخست زۆر حرمەتی تایبەتی لێگرت وەکەوەی چۆن ئینسان میوانێکی خۆشەویستی دێ بەردەوام لە جم و جۆڵە ئاوا بوو خۆشەویستی خوا فەرمووی ئەهلا بمن ئەخبرنی جبریل بقدومه یاخوا بەخێر بێی ئەی ئەو کەسە خۆشەویستەم کە پێش ئەوەی بگەیە ماڵەکەم جبریل هەواڵی تۆی هێنا کە دەبی بە میوانم الله اکبر جبريل لە چێوە هەواڵ دێنە لە ئەڵڵاوە جبریلی ئەمینە یاخوا بەخێر بێی ئەی ئەو کەسەی کەوا پێش گەیشتنت بە ماڵەکەم جبریل هەواڵی هاتنی هێنای کابرا چای پڕ بوو لە فرمێسک وتی ئەوە میسلی ومن ئەنا ناوی منی هێنا جوبریل جا بۆ من کێم ئەی پێغەمبەری خوا من کوڕە پیاوێکی زۆر زەلیل و زەبون و نا بێناوم فەرمووی نەعەم یا ئەخی بەڵێ براکەم ئای خۆزگەمان بەخۆی پێغەمبەر فەرمووی بەڵێ براکەم پێغەمبەر برای نەبوو لە دایک و باوکەوە بەڵام تۆ برای منی فەرمووی بەڵێ براکەم خامل فی الارض علم فی السما زۆر کەس هەیە لەم سەر زەوێدا بەسەر زەویدا دەڕوا کەس نایناسێ بە ناو و نیشانە بەڵام عەلەمدارە لە ئاسمانەکاندا لە لای خوا و هەموو فریشتەکانی ئاسمان ناسراوە تۆ یەکێکی لەوانە دەی خوا ئەوەندە تۆی خۆش دەوێ خوا ئەوەندە ڕێزل لێ دەگرێ واللهی ژیانەکەت مردنەکەت ڕزقەکەت ڕۆزیەکەت بەرزیت نزمیت هەمووی بەدەستی ئەڵڵایە و بڕاوەتەوە ئا لەو کاتەدا پەنا بەخوا خیانەت لە پەروەردگار ئەوەیە کە ئەو پەروەردگارە چاوت بنوخێنی لە ئاستیدا کە لە هەموو وەختێکا خۆیت نیشان دەدا لەو چڵە گیا بەهاریەوە کە لەم ڕۆژانەوە سەر دەردێنێ کە سەریش بەرز دەکەیەوە ئەو ئاسمانە و ئەو هەموو ئەستێرە و کەشکەشان و هەسارەیە دەبینی هەر هەمووی بە چاوی معنەوی لێ نووسراوە ئەڵڵا ئەمە دروستکراوی ئەڵڵایە ئا لەو کاتەدا پەروەردگارێک کە سەدان نموونەمان نیشان دەدا بە ملیۆنەها ئەفەرمێ خوێن هەمووی سوورە خوێن ئەمە زانستی پزیشکی دەڵێ خوێن هەمووی سوورەی هەموو زیندەوەرێک لە بچووکەوە تا گەورە بەڵام خوا خوێنێکی تایبەتی لە ئاژەڵی کەرکەدە نادروست کردو خوێنەکەی شینە سبحان الله بەس خوێنی ئەو شینە ئەمە نمونەیەکە لەسەرەوەی کە بزانە ئەڵڵا چەند قودرەت و دەسەڵاتی هەیە پەروەردگار هەموو خوێنەکانی دابەش کردووە بۆی خوێنەکانمان بۆ یەکتر ببێ لە کاتی لێقەومان و بریندار بوونە ئەوە ئەیە و ئەوە ئەی زائیدە و بی زائیدە و ئەی ناقیسە و ئۆ زائیدە بەڵام سێ کەس لە تەواوی ئەم سەرزەوێدا خوێنیان لە هەموو کەس جیاوازە ئۆ ئێچن سێ کەس خوێنەکەیان ئەوەیە لەم هەموو سەرزەوێدا لەو حەو ملیار خەڵکە خوێنەکەیان ئۆ ئێچە نە خوێنیان بۆ کەس دەبێت نە خوێنی کەسیشیان بۆ دەبێت ئەمە هەمووی دەسەڵاتی پەروەردگارە، بەهارە و بۆقەکان دەست دەکەن بە قیڕەقیڕ، دوو هەزار و شەش سەد جۆر بۆق هەیە لەم سەر زەویەدا، هەمووشی هەر بۆقە هەر یەکە بە شکڵ و شێوەیەک و پێستێک و ڕەنگێک و چاوی لە شوێنەکایە، دوو هەزار و شەش سەد جۆر، هەموو ئاژەڵەکانی شیردەر دەتوانن باز بدەن، بەڵام فیل یەک ناتوانێت بازێک بدا. بۆی ورد بێوە ورد بێوە و گەورەیی اللە ی تیا بخوێنێوە خۆشەویستم ئا لەم کاتەدا پەنا بە خوای پەروەردگار خیانەت لە اللە بەوە دەبێ کە تۆ شەرعەکەی جێبەجێ نەکەی لادینەکان پێمان دەڵێن خوا ئەگەر هەش بێ نعوذ باللە ئەوان گومانیان هەیە لە بوونی ئەگەر هەش بێ بەس بۆ ئاسمانە ئەبێت لەسەر زەویشا هەر ئەو خوا بپەرستی کە لە تەنگانەیا هاواری بووە دەبێت دەڵێ یا ئەڵڵا فریام کەوە کاتێکیش کە کێشە و نیزاع و دووبەرەکێکیش ڕوو دەدا دەبێت هەر بڵێ یا ئەڵڵا فریام کەوە شەرعەکەتم بۆ بنێرە پەنا بۆ شەرعەکەی تۆ دەبەم خیانەت لە خوای پەروەردگار ئەوەیە کاتێک کە دەزانی خوا هێندی خۆشدەوی قاچەکان پێ دەبەخشێتەوە و سارت پێ نابەخشێ لەبەرەوە ضەڕەکەشی هەر نەفعە النافع الضار دەبێ بە یەکەوە بوترێ کەچی پەنا بەخوا ئینسان خیانەت لە پەروەردگاری خۆی بەوە بکا بچێ بەختی لای فاڵچێک بکاتەوە والله سەدەی بیست و یەکە بەڕێزان ئەم هەموو جمعە و جەماعەت و خوتبەیە هەیە ڕۆژانە باوەڕتان بێ ڕۆژانە خەڵک لە مامۆستا بەڕێزەکانی مزگەوت و میحراب دەپرسێ وەڵاهی مامۆستا من زەواجم بۆ ناکرێ کوڕە یان کچە ناتوانم ژیانی هاوسەری پێک بێنم وەڵاهی چوومە لای فڵان کەسێ وتوێتی بەختت بەستراوە ئەبێت دروستە بچم بەختم بکەمەوە بەڕێزان ئەم پرسیارانە دەکرێ بەڵام ئێمە ناڵێن ئایان نا ئەڵێن لە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم بپرسە لێیان پرسیای پێغەمبەری خوا بچین ئەو شتانە بکەین فەرمووی لا تاتو الکهانە، نەوەڵا مەچنە لای فاڵچی و کتێب گرەوەکان، قاوە گرەوەکان و بەخت گرەوەکان و بەخت ڕەشکەرەکان، فەرمووی مەچن بۆ لایان، زۆر کەسیش پێمان دەڵێ ئاخ مامۆستا وەڵای قسەکەشی زۆر ڕاست دەرچووە فڵان کەس چووە بۆ لای وتوێتی تۆ بەختت بەستراوە بەوە و بەوە وەک کۆمەڵێ نیشانەی وتووە قسەکانی زۆریان ڕاستن ئەوە شەیاتینە پیسەکان یارمەتی ئەو کەسانە دەدەن بەزانی چۆن ئەوانە لە عەقیدە و بیروباوەڕی ئیخواناسی لایان داوە شەیتان هاوکاریان دەکا ئەمجا شەیتان بۆ گومڕاکردن ئەوەندەی تر هاوکاریان دەکا مامۆستایەکی خواناس شێخ مستەفا الحدید الطیر کتێبێکی هەیە هادی الارواح لە لاپەڕەی نەوەتا ئەفەرمێ من ئەمەم بینیوە دەفەرمێ بە چاوی خۆم کابرایەک هەبوو ئەو کاهین و ساحر وشتانە بوو ئەڵێ خەڵکی کۆ دەکردەوە لە نزیک ئاستی دەریایەکا بوون، دەریایەکی قووڵ وەکوو بەحری دووکان. ئەیوت وەرن خەڵکینە ئەڵقەکانتان، ئەموستیلەکانتان، سەعاتەکانتان بڕن لە ناوەڕاستی دەریادا فڕێی دەن. دوایی وەرنەوە بەر دمی من هەتا دەگەنەوە ئێرە من بۆتان دێنمەوە بەر دەستەمەوە دەستان. ئەڵێ لەوەش عەجیبتری دەکرد. ئەم پیاوە زۆر خەڵکی گومڕا دەکرد خەڵک دەیان گوت ئەوە بەزاڕسی زانستێکی تایبەتی پێیە ئەڵێ کاتێک کە مر یەک کوڕی هەبوو کوڕەکەی وتی دایە ئەمەوێ ئەو کتێبانەی باوکم بخوێنمەوە فێری ئەوە بم ئەوە منش ئەو شتە بکەم وەکو باوکم خەڵک لەو ڕێگایەوە پارە پەیا کەم خەڵک سەرنجم بۆ لای خۆی ڕابکێشێ ئەڵێ دایکی وتی ناڕۆڵی گیان بەخوا جگەرگۆشە لە هەموو شتێ شیرینترە ناهێڵم ڕێبازی باوکت بگری کوڕەکە زۆری لێ کرد، دایکی ناچار بوو دۆڵابێکی هێنا و کە کردیەوە بتێکی تێدا بوو، بەردێک بتێک. وتی باوکت هەموو بەیانیان و ئێواران سوزدەی بۆ ئەم بتە دەبرد و کافر بوو بە خوا. ئەمجا شەیاتینەکان شتیان بۆ دەکرد. بۆی ئەوەندەی تر گومڕای کەن. لەبەرئەوە خۆشەویستانم، بەختەکەت، نسیبەکەت، ئەمانە بەدەستی ئەڵڵان، چونکە غەیری خوا هیچی بە تۆ نەبەخشیوە تا بەختی تۆی پێ ببەسرێ. وەڵاهی شتی وا دەکرێ بە ناوی دینی ئیسلامەوە من ئا لێرەدا دەبێت کەوانەیەک و قەڵسێک وەرگرم کە دەڵێین کاهین و کتێبگرە و فاڵگرەوە لێمان تێک نەچێ بەوانە ناڵین خوانەخواستە بە دڵپاکی بە ئاەتە پیرۆزەکانی قورآن بە دڵێکی خاوێن بەبێت تەماحی دنیا ئاەتێکی قورآنیان نووسیوە بەسەر پەرداخە ئاوێکە خوێندویانە بەسەر لەسەر وەرەقەیەک نووسیویانە ئەمە بەس قورئانی تێدابوو بەس کەلامی خوا یان فەرموودەی صحیحی پێغەمبەر صلی اللە علیە و سلم وەکو شێخەکانی پێشوومان پیاوە باشەکان مەلا باشەکان ئێمە مامۆستا مەلا محمودی شارە سینیمان نەبوو لێرە گۆڕی پڕ نور بێ دوعای منداڵێک دەترسا دوعاکی بەسەر خەم فەوری خوای گەورە شفای دەدا هێندە پیاوێکی دڵ پاک بوو هێندە بێ تەماح بوو هیچی لە خەڵک نەدەویست هەر قورئانیشی دەخوێن بەس ئایەتێکی قورئان قل هو اللەکی دەخوێنی مام ابن قیم دەفەرموێ چەندین جار خۆم و مناڵم نەخۆش بووین حەو قل هو اللەم بەسەر پەرداخی ئاوا خوێندووە و خواردومەتەوە خوا شیفای داوم ئەمە جیاوازە بەڵام ئەوەی تر ئەمەیە کە ئێستا ئەم ڕۆژە لە کوردستانا هەیە گەنجێکی ئەم شارۆچکەی خۆمان لە یەکێک لە شارەکاندا لەبەر حورمەتی ئەهلی ئەو شوێنە ناوەکەی ناڵێم چونکە خەڵکی زۆر دیندار و خواناسیش لەوێ هەیە وتی تەلەفۆنی بۆ کردم لەو شوێنەوە لە بەردەمی ماڵی ئەو کەسەوە هاتووە دەرەوە وتی مامۆستا من چەندین ساڵە دەمەوێت زەواج بکەم وا تەمەنم چووە پێشەوە دەچمە خوازبێنی هەر کچێک ئەرقەلەیەک دروست دەبێت ناکرێ ئیلا شتێک دێتە پێشەوە ناوی ئەو کابرایان پێ وتوم بە ناوی دینی ئیسلامیشەوە پەنا بەخوا چوم بۆ لای وتوما فڵان کەس من ئاوام وتوێتی تۆ بەختت بەسراوە بەختەکەت بۆ دەکەمەوانێ و بە دڵنیایەوە نەجاتت دەبێت لەوە بەڵام بە هەژ وەرەقە بە هەژ وەرەقە باشە کەی دین ئەم بازرگانی تێدایە ئەبێت دوعاکەشی چی بووبێ؟ وتوێتی من لەو ژوورەیا دوعایەک بەسەر سەتڵێک ئاوی گەورەدا دەخوێنم تۆ سێ سەتڵی بچووک بێنە و بیکە ناویەوە داوەنێ و گەنجە ئێستا لەم جومعەیە گوێی لە دەنگم بێ کە ئێستا قسەکان دەکەم بیکە سێ سەتڵەوە کە ڕۆیشتی ئەو دیو قاپی ماڵی ئێمەوە دانەیەکیان بڕێژە کە گەیشتەوە شار و شارۆچکەکەی خۆت دانەیەکیان بڕێژە لە نیوە شەوێکیشدا بچۆ بەردمی ماڵی ئەو کچەی کە دەتەوێ بێنی و سەتڵێک بە بەردمیانە هەڵپڕژێنە هەشت وەرەقەشم نەدە یەکەمتر نایکەم بەڵام لە دوای ئەوە چۆنت دەوێت زەواجت لەگەڵ کێ دەوێت بیکە وتم برا عزیزەکەم بە خوشتی وامان ئێمە لەم دینە نەبیستووە خەڵک معاملە بکات ئەمجا سەد لە ئاو لە بەردەمی ماڵی کابرا قی ڕوسیا لە پیرەمەگرون بێ ڕێژی قی ڕوسیا بەڵام کاکی من شەوێکی نیوە شەو تۆ بچێ بەردەمی ماڵێک شێڵێ ناتکوژن وازان دزی خۆ ئەگەر سەتڵە ئاو بڕێژی خەڵک ئەزان دیسان سحر لەوان کردووە ئەمە فیتنەی کۆمەڵایەتیشی لێ پەیدا دەبێ دورنیە فیشەکێکت پێوەنێن زەلامێ بکوژرێ ئەی هاوار کەی دین ئەمەی تێدایە کەی بەخت با دەکرێتەوە وا دەبەسترێ لەبەر ئەوە ئەم شتانە ئێستا لەم ڕۆژگاراندا ڕوو دەدەن بۆیە ئەمە خیانەتە بە دینی خوای پەروەردگار کە خیانەتە بەخوا چونکە لە قورئانە شتی وانە جگە لەوەی پارەکەشت دەڕوا وریانەبی دینیشت دەڕوا لە صحیح مسلمە فرمودەکە هاتووە کە خۆشەویستمان صلی الله علیه وسلم ئەو زاتەی هیچ شتێک نەماوە بۆمان ڕوون نەکاتەوە هیچ شتێک نییە لە چاکە و لە خراپە ئاماژەی پێ نەکردبێت چاکە بی کە خراپە خۆتی لێ بپارێزە دوایی وەکو ئەو گەنجە هیچیشی پێ نەکا بێتە دەرەوە، ماوەی چل ڕۆژ نوێژی لای خوا قبوڵ نابێ. چل ڕۆژ نوێژت لای خوا قبوڵ نابێ. دوعات نابیسترێ لە ئاسمانا. بۆ؟ بۆ؟ خۆ تۆ ئیشەکەشت پێ نەکردووە. یەکەم لەبەرئەوەی بازاڕت بۆ گەرم کرد. کە تۆ چوویە ژوورەوە هاتیە دەرەوە خەڵکێشکە واز دەنێ تۆش ئیشەکەت پێ کردووە بەخوا بازاڕی فڵان کەس گەرمە دیارە خەڵک سوودی لێ بینیوە. هەر بە ئەوەندەی کە بازاڕت بۆ گەرم کرد چل شەو نوێژت لێ قبوڵ نابێ. دووەمیان توشی نەخۆشی دەروونیت دەکا پێ دەڵێ خزمێکی خۆتان ئەوە زۆر جار ئافرەت هەبووە وەڵای مامۆستا پێیان وتوم خزمێکی نزیکی خۆتانە نایەڵێ تۆ زەواجت بۆ بکرێ دەچێ بەختت دەبەستێ وەڵا قەتران بە جلی مێردەکەیەوە بوو کابرای مێردی فەقیرە جاری وایە سەیارەی لێ خوڕیوە داماوە دڵۆپێک ڕۆنە بەنزینە گازە لێی چووە بە کراسەکەی کەوتەوە وەڵای ئەوڵان قەترانی پێکراوە داخۆ کێ پێی کردووە بەختی ڕەش کردووە ئازیزەکەم شتی وا لە دینا نیە ئەوە چل ڕۆژ تۆ لە نەخۆشی دەروونی دای جا ئەو ڕقی لەو دەبێ ئەو گومان بەو دەبا ئەو حسنی ئەو سوئی زەنە هەمووی گومانە هەمووی خراپە خەڵک لێک دەبێتە دوژمن ئا لەو کاتانەدا تۆ چل شەویش هەر ئاگات لە نوێژەکانت نامێنێ خۆ ئەگە پەنا بەخوا بڕواشت پێکرد وتت بەخوا ڕاست دەکەی یەقینم هەیە بەوەی تۆ نەجاتم دەبێ ئەم بابەتە گەلێک گەورەیە، لا تخونوا اللە، خیانەت لە پەروەردگار ئەوەیە تۆ ئەو خوایە ئاوا بناسی، نعوذ باللە وا بزانی فاڵگرەوەیەک زەواجی تۆ و بەختی تۆ و نسیبی تۆ و کردنەوەی بەختی تۆی بەدەستە، کەچی خوا نەناسی، ئەی بۆ شەو نوێژێک ناکەی لە نیوەی شەوا نەرست بەرز کەیەوە بڵێ یا اللە، تۆ لە سێیەکی شەوان بەدواوە دەڵێی ئەی بەندەکانم کێ پرسیاری هەیە، کێ داوای هەیە، کێ احتیاج و محتاجێکی هەیە داوام لێ بکا با جوابی بدەمەوە ئەی بۆ داوا لە اللە ناکەی بۆ دەچی بۆ لای ئاوە بۆ دینەکە لە دەست دەی لا تخون الله خیانەت بە پەروەردگار دەم زەمەنەی ئێمەدا ئاوەیە والرسول خیانەت بە پێغەمبەری خوا صلی الله علیه و سلم مەکەن ئەوە خیانەت بوو بە پێغەمبەری خوا صلی الله علیه وسلم چونکە پێغەمبەر دەفەرمێ وا مەکە ئاوا مەچۆ بەڵێ خۆشەویستانم وتەخون و ئەماناتیکم خیانەت مەکەن لەو ئەمانەتانەی کە لە نێوانتاندایە گەورەترین خیانەتێک خیانەتی بازرگانی و ماڵ و سامانە لە دوای عەقیدە و بیر و باوەڕەوە جا ئەم ئایەتانەی قورئان، ئا لێرەدا پێویستە ئاماژە بەوە بکەم هەر ئەم شەوی ڕابردوو یەکێ لە سەگ کەناڵێکی تەلەفیزۆنییەوە باسی ئەوەی دەکرد دەیگوت حەیفە ئەم قورئانە بە زمانی کورد نەهاتووە بۆیە مەلا کوردەکان باشی لێ حاڵی نابن چونکە باشی لێ حاڵی نابن ناتوان خزمەت بە کۆمەڵگای کوردی بکەن لە ڕێی دینی ئیسلامەوە چونکە زمانی خۆمان نییە بەڵام وەڵاهی بە پێچەوانەوە هەرچی تەفسیرێک ڕەنبێ لەبەر دەستما بووبێ بۆ تەفسیری ئەم ئایەتە لەم مەسافەی حەفتایا خوێندبێتمەوە واللە هیچیان بەقەدەر تەفسیرەکەی مەلای گەورەی کۆیە دڵی ئاوم دڵم ئاوی پێ نەخواردەوە کە دەفەرمێ خەڵچینە خیانەت گەلێک گەورەیە خیانەت ئوممەتێک میللەتێک حکومەتێک هەڵدەتەچێنێ خیانەت لە هەر شوێنەکا هەبوو لە بەینی دەبا ئەفەرمێ خیانەتی هەرە گەورە ئەوەیە لە ڕێی عیلمەوە بکرێ لە ڕێی عەقیدەوە بکرێ هەر عەقیدەیەک خیانەتی تێدا کرا هەر عیلمێک خیانەتی تێدا کرا میللەتەکە دەفەوتێنێ هیچ مفەسیرێنێکی عەرەب و تورک و فارس وانە ئەوان نەزانیوە کە مەلای گەورەی کۆی خۆمان لە شاری کۆیە لە سیەکان و چلەکاندا ئەو تەفسیری قورئانەی کردووە ئەفەرمێ خیانەت لە بازرگانی و ماڵ و ساماندا مەکەن حوزەیفەی یەمانی ساحبی سڕی پێغەمبەر صلی اللە علیه وسلم کە هەموو نهێنەکان و شاراوەکان پێغەمبەری خوا لەلای ئەو درکاندبووی تایبەتمەند بوو بە نهێنی پاراستن حدیثێک دەگێڕێتەوە کە بخاری مسلم ڕیوایەتیان کردو ڕەزا و ڕەحمەتی خوان لێبێ لە کورتەی فەقەرەیەکیا ئەوەی من مەبەستمە ئەوەیە فیصبح الناس یتبایعون فلا یکاد احد یؤدی الامانة حتى یقال ان فی بنی فلان رجلا امینا خۆشەویست فەرمووی ئەمانەت هەڵدەگیرێ و بار دەکا و خیانەت دێتە شوێنەکەی واللهی فەرمووی وای لێ دێ خەڵک معاملە و کڕین و فرۆشتن و بازرگانی بەیەکەوە دەکەن پەنا بەخوای پەروەردگار وای لێ دێ کەس لە کەس ئەمین نابێ دەڵێن لە ما لە بەنی فڵان کەسدا لە عەشیرەتی فڵان شوێنە لە فڵان شارەدا پیاوێک هەیە ئەمینە سبحان الله عەشیرەتێک پەنجا هەزار کەسە یەک پیاوی ئەمینی تێدا دەمێنێ کە خەڵک سیقەی پێ بکا هەرچی دەستی بۆ ئەبەی لێ یەترسی لەوەی کە غەشل لێ بکا واللهی ئەمڕۆ ئەمڕۆ ئەم غەشانەی ئەمڕۆ دەکرێت لە کڕین و فرۆشتن و بواری مەعامەلەدا ئەوەی پێشوو لە چاویا هەر هیچ نییە لە کتێبێکا نووسرابوو کابرایەک لە ساڵی حەفتا و نۆ و هەشتاکانی خۆماندا کە لادێکانی سنوورەکان تێکچوون تەعویزی وەرگرتبوو سێ هەزار دیناری سویسری برازایەکی دەبێ کابرا خۆی مناڵی نابێ برازاکەی ئەڵێ مامە بۆ ئەو پارەیە نادەی بە من تەکسیەکی پێ بگێڕم و بیدەم بە سەیارەیەک مامی بەستەزمان و فەقیرحاج ڵە ئەوە پارەکە بەڵام ئەم هەر لە پارەی خۆی مانجێک سی دینار و چل دیناری ئەو زەمەنە زۆر زۆر بەدەیدات هەر لە پارەی خۆی بە نیوە قیمەت لێی دەکڕێتەوە پاشی چەند ساڵ لە نەوەتەکانا پێی دەڵێ مامە گیان تخوا گەر نمازاکە بەخوا ئەو فێڵەم لێ کردی مامیشی دەڵێ بەخوا ڕۆڵە گەر نەدا ئازابێ خۆ من ماڵ و سەروەت و سامانەکەم هەر بۆ ئێوە بەجێ دەمێنێ بەڵام بەو خوایە منیش کاتی خۆی خیانەتم لەو لیژنەیە کرد کە تەعویزی دەنووسی نیوەی پارەکەی ڕێک خیانەتم لە تەعویزەکەیا کردبوو بە درۆ و دەلەسە و شاهیدی درۆ ئەوەندە مڵکەیان بۆ زیاد کردم تۆ ڕێک نیوەکەت بۆ خۆت بردەوە بەڵام تۆش بەخوایەکی شتر دەیباتەوە بەم خیانەتە ئەمە بەسەرهاتە لە کتێبا تۆمار کراوە، بەڵام ئەم ساڵی دوو هەزار ی ڕابردوو کە ڕۆی و ئەم سەرەتای ساڵی دوو هەزار و دوانزە چەند مانگ لەمەوبەر دوو مانگ لەمەوبەر خیانەتی هەرە گەورەمان بینی کە بەڕاستی ئابووری کوردستانی عێراق و بەشێک لە کوردستانی ڕۆژهەڵاتیشی هەڵتەکاند ئەزانی چۆن هەڵیتەکان کۆمەڵە بازرگان لە کوردستانی ئەم دیو و ئەو دیویشدا مشتەرەک بوون لە خەڵەتاندنی خەڵکدا یەکێ لەو بازرگانانە واللە پەیوەندی بە ئێمەوە کرد وتمان براکەم خۆ لەو معامەلە ئانە بپارێزە کوڕە ئەمە بە هیلاک چوونە لە ڕێی پارەی حەواڵەوە پێیان وتون ئێمە لەگەڵ شەریکەی کۆری ئێڵجیدا لە ئیماراتەوە پەیوەندیمان هەیە پارەکان لە ڕێی حەواڵەی پارەوە بنێرن بۆ ئەوێ دواتر لەو سەهمەی کە بەرتان کەوت لە قازانجێکی یەکجار زۆر بەشتان دەدەین سەرەتای سێ چوار مانگ پارەیان دابوونێ، کابرا هەر دەفتەرێکی خەواندبێت لە ڕێی ئەو بانقانەوە لە ماوەی دە ڕۆژ بۆ پانزە ڕۆژا شەش سەد دۆلار بۆ حەوت سەد دۆلاریان دابوویە. کابرا چاییکەشی قەرز کردووە، خانووەکەشی بۆ فرۆشتووە، وتویەتی مە هەر بە لێشاو پارە دێ. بەڵام وەختێکیان زانی کابراکان دیار نەمان، لە ڕێی پەرلەمانی ئێرانەوە چوار کەسیان تا ئێستا گیراون و بەڵام خۆ پارە ڕۆی، کەس نەیزانی چی لێ هات. هی ئەو سلێمانیەی تێدایە چوار سەد دەفتەر و شەش سەد دەفتەری تێدایە. هی خەڵکی ڕانی تێدایە نۆ سەد دانە دەفتەری فەوتاوە هەمووی ڕۆی هی بنەماڵەکەی هەموو کۆ کردوێتەوەی زانی و بە لێشاو پارە دێم پارە حەرامە بەڵام هەمووی ڕۆی حتا ئێستا ئابووری کوردستانی ئێمە هەرێمی کوردستان کە دۆلار بەرز بوونەوە ڕۆیشت و ئێرانیش تەسیری تێکرا ئەوە بوو کە پارەکان هەمووی ڕۆیشتن ئیتر بۆ چ وڵاتێک ڕۆیشتن بۆ گیرفانی کێ نازاندرێ هەمووی لوشدرا ئەم خیانەتە گەورانە والله وای لێ هاتووە خەڵک لە معاملەیە بڵێن لە بەنی فڵان کەسی شا ئەمینێک هەیە ناگووەن نادۆزرێتەوە خەڵک ناتوانێ متمانە بە یەک کا فەرموودەکانی پێ ساسم هەمووی دێنە جێ خیانەت لە خۆراکە کە ڕەگی ژیانی ئینسانە خوا دەفەرمێ وەیل للمطففین هاوار بۆ تەرازوبازان کە کیلۆکەی لێی دزراوە بەڵام ئەمڕۆ هەموو خواردنەکە دزراوە وەزیری ئابووری عێراق لە یەکێ لە ڕۆژنامەکاندا خوێنمەوە وتی خەڵک تازە لە عێراقا فەوتا بۆ حەڵاڵ و حەرام چونکە ئەوەی کە دێتە عێراقەوە لە بواری کوالیتییەوە زەمانێک نیە بزانێ حەڵاڵە یان حەرامە وتیان زیاتر و بابەتەکە دڕونکەوە ئەی وەزیری دارایی و ئابووری وەزیری بازرگانی کە هێنانی شتەکان بەدەستی ئێوەیە وتی شەکر دێتە عێراقەوە ئێمە نازانین حەڵاڵە یان حەرامە شەکر وتیان جا بۆ شەکریش حەڵاڵ و حەرامی هەیە وتی بەڵێ قامیشی شەکر ئێسقی هاڕاوەی حەیوان دێنن و پێی پا دەکەن ئەوەی بە ئێسقی حەیوانی بزن و مەڕ و مانگا و حوشتر بێ باشە بەڵام هەیە ئێسقانی بەراز دێنن و پێی پا دەکەن ئێسقانی بەرازیش جاری وا لەگەڵ شەکرەکەمان تێکەڵاو دەبێ وتی بەڵام لە عێراقا لە وڵاتان دا دەڵێ ئەگەر بەراز خۆری ئەوە بەوە ببەرە و ئەگەر موسڵمانیشی ئەوە بەڵام لە عێراقا ئەو کوالیتیەش نیە دەڵێ هەر بیهێنە ئیتر چۆنی دێنی هەر بیهێنە لەوەشا خەڵک لە شەکرە وردەکەی چایەکەشا تووشی حەرامخۆری و ئێسقانی بەرازی بۆ تێکەڵاو دەکرێت کابرایەکی بەڕێز کە ئەم زنجیرە باسانەم باس کرد خەبیری زراعی بوو وتی وەڵاهی مامۆستا شووتیان هێناوە خەمیرە کە دەیکەنە هەویر و نانەوە بۆی کولێرەکە هەڵبێ و جوان بێ وتی بە سرنجی ماڵات دەیێنن شووتیەکە ئا ئەوەندەیە سەرەتا یەک سرنجی لەو خەمیرەیە تێ دەکەن و خێرا ئاوی دەخەنە سەر بە ماوەی سێ چوار ڕۆژ شووتیە بێتە دە کیلۆ پانزە کیلۆ کە دەیشکێنی ناوەکەی وەک پەشمەک وایە و هیچ ناوی تێیان نییە سەیری ئەم فێڵانە ڕەمەن هەموو من و تۆش ئەوا لەوانەمان خواردبێ بۆ ئەم شووتیە وایە بە زەبری خەمیرە بەخێو کراوە برایەکی بەڕێز وتی وەڵاهی فکرەیەکیان پێوتوم تویانە مریشکی دەوازینت هەیە زەرەدم زۆر کردەوە تویانە بە دەوری ساڵێک تێ هەڵدێنیەوە خەمیرەی بێنە بە سرنج بکەینە ناو دەمی مریشکەکانەوە یەکسەر لەشی داوەستێ دواتر بیخە بازارەوە خەڵک دەیخوا ئەم هەموو خیانەتە خیانەت لەو لە خیانەت لە نامەی موبایلیشا پەیا بووە بەڕێزان کابرا نامەیەکت بۆ دێ دەڵێ هەزار دینار بنێرە ئەوە بۆ هەمومان ڕۆژانە دێ هەفتەی یەکەم ملیۆنێک و هەفتەی دووەم دە ملیۆن و سەری ساڵ پەنجا ملیۆنت بۆ دێتەوە سەیری کە ئەمە لە وڵاتان کۆن بووە ئەمە هی شەش حەوت ساڵ لەمەوبەر بوو کە لە ئەنتەرنێتا کابرایەکی خەڵکی لەندەن لە وڵاتی بەریتانیا ملیۆنێک خەڵکی زیاتر خەڵەتاند، بە خەڵکی وتبوو لە ڕێی ئەم سایتەی خۆمەوە بۆ ژمارە بانقی ئەوەندە ڕەقەم ئەوەندە، هەر کەسێ دەیەوێ دەوڵەمەند ببێ لە مەسافەی ساڵێک دوو ساڵەوە بێتە ملیۆنلەر پێنج دۆلارم بۆ بنێرێ. پێنج دۆلارم بۆ بنێرێ دوایی فکرەکەم بڵاو دەکەمەوە چۆن دەبنە ملیۆنلەر. گەنجێکی گیرفان بەتاڵ کوڕی کوری ئەم پێنج دۆلارم هەیە باویش بنێرم بەڵکم دوایی چۆن ببم ملیۆنەر کە زانی چۆڕی بڕاو هیچ کەس بۆی نانێرێ نزیکی هەشت ملیۆن دۆلاری لە عالەما کۆ کردەوە دوایی وتی وەڵڵای فکرەکە هەر ئەوەی ئەوەی خۆمە ئێوەش بە خەڵکی بڵێن کێ ئەوەندەم بۆ دەنێرێ بێتە ملیۆنەر بەڵام وەڵام بووم بە ملیۆنەر فکرەکە پوچەڵ بەوە چونکە خەڵک پێی زانی من پێم سەیرە ئەمە لە ئەنتەرنێتە حەو ساڵ لەمەوبەر ئێکسپایر بوو تازە ئاسیا سیاڵ و کۆڕەک و فڵان ڕۆژانە بەو گەنجانە ئێمە خیانەت دەکەن نامەیەک بنێرە بۆی حەوت ملیۆنت بۆ بێ براکەم خەڵک بەوە نابێتە ملیۆنێر چاوەڕێی ئەو پارەیە مەکە ئەو ژمارەیە هەزار دینار بنێرە و ئەوە ژمارەیەکی زۆر ڕەقەمێکی گەلێ جوان جا من ژمارەی وام بۆ چیە براکەم ئەگەر تەلەفۆن بۆ ئەوە بێ پەیوەندی کردن بێ هەر ژمارەیەکی هەبێ زۆر ئاساییە بۆ هەزار دیناری خۆ دەخیتەوە سندوقەوە کەس نازانێت چ لە گیرفانی چ زاڵمێکەوە ئەوە خیانەتە لەو میلەتە خیانەتی بورجەکانمان والله خیڵ خەڵکی ڕۆشنبیر بەڕاستی شەرمە لە ئاستی زانکۆ و پەیمانگاکاندا تازە بزانە کەلوەکەی بورجی سەتڵە و فڵانە و دوو پشک پێوەی دەدا و پشتی دەشکێ و پارەی دێتە دەست و ئەوە سەرنووسەری ڕۆژنامەی ئاڵای ئازادی سێ ساڵ لەمەوبەر نووسی بووی ئەو بابەتەی کە لە کەلوەکان ئادادەبەزێ کابرای نووسەری فاڵچی نەهاتووە ئەو ڕۆژە دامابووم نەمدەزانی چۆنی پڕکەمەوە سەعات دوانزەی شەو قەڵەمم دەستدایە وتم لە یەکی حەوت بۆ یەکی هەشت بورجەکەت ئەمەیە و ئاوا دەبێ پەنجا تەلەفۆنمان بۆ کرا بۆ ڕۆژنامەکە وتیان دەستتان خۆش بێ بەڕاستی بەختەکانمان چاکی هێناوە چۆن دام گوتۆ وایە لێ گوتم بەخوا من لە ناچاریدا ئەمانم نووسیبوو و کابرا نەینووسیبەوە کە بورجەکان دەنووسێتەوە ئەمە هەموو خیانەتە خیانەتە لە عەقڵی مرۆڤ خیانەتە لە شانسی مرۆڤ بەڵام وەڵڵاهی ئەم بەختانە ئەم فێڵانە ئەم خیانەتانە خۆشەویستی خوا دەفەرمێ هەموو عوقوبەیەک خوا دەیگەیەنێتە قیامەت دونیا شوێنی تاقیکردنەوەیە بەڵام سێ عقوبە هەیە سێ تاوان هەیە کابرا لە دونیادا پێش قیامەت خوا تۆڵەی لێ دەستێنێ ئەوانیش ئەوانن یەکەمیان پچڕاندنی سیلێ ڕەحم هەر کەسێ سیلێ ڕەحم بپچڕێنێ سیلێ ڕەحم خۆشەویستەکەم خۆشەویستی من سیلێ ڕەحم ئەوە نییە کە ئینسانێک پەنا بە خوای پەروەردگار هەر بە حەیاتی سەر بە ماڵی فڵان کەسانەکە سیلەی ڕەحم ئەوەیە مڵکێک دەفرۆشێ بە دە دەفتەر ئەستا ئەوە ئا لەم ڕۆژگارەدا هەیە سیلەی ڕەحم ئەوەیە مڵکی فرۆشتۆ بە سی دەفتەر دۆلار هەر لەم دەوروبەرانە بە کچەکەی وتو وەڵا با ئەو پێنج وەرەقەیەش بۆ تۆ بێ کچم قەیچەکە با ئەو پێنج وەرەقەیەش بۆ تۆ بێ خوشکەکەم کاتی خۆی من و تۆش لە داکو بابێکین با ئەم سێ وەرەقەیەش بۆ تۆ بێ کوڕەکەم پانزە دەق وەرەق دەفتەریش بۆ تۆ بێ ئەخ برا ئەمە سیلە ڕەحم پچڕاندن نییە دەی وەرەوە بگەڕێەوە بۆ شەرعی خوا بڵێ شەرعی خوا چۆنی فەرمۆ من بەوە ڕازیم ئیتر کچە کوڕە خوشکە پورە فڵانە من حەقم نییە مامۆستای بەڕێز لە لیژنە فتواکان ئەم بابەتەم هەیە ئەوەندە پارەیە وەرە بە شەرعی خوا بۆم تەوزیعکە ئیتر من حەقم نییە بەسەرەوە چونکە شەرعی خوا لەسەر و هەموو شتێکەوەیە ئەو کەسەی سیلەی ڕەحم بپچڕێنێ واللە ئەو پارەیە لێت دەبێتە غەزەب و مناڵەکان کوڕەکان دوایی بە شەق دەتکەنە دەرەوە دوور لە ڕووی جەنابتان و ماڵی خوای پەروەردگار زۆرمان ئەوانە بینی دووەمیان خیانەت هەر کەسێ خیانەت بکا پێش قیامەت بەرهەمی خیانەتەکەی خۆی دەچنێتەوە سێیەم درۆکردن درۆش نایبەیە قیامەت هەر لە دنیادا ئینسانی درۆزن دوور لە ڕووی جەنابتان حەیای دەچێ و ئابڕووی دەتکێ پیاوێکی بەڕێز ئەمە لە ئاستی نێودەوڵەتیشا وایە واللەهی لە ئاستی نێودەوڵەتیدا ئەوەی فێڵ لە خەڵک بکا میللەتەکەی خۆی یەکەم جار تووش دەبێ ئەوەتانێ ئەمریکا کاتی خۆی ئەو هەموو دەوڵەتی عەرەبیەی پڕچەک کرد و پارەی دانێ لە پێناوی نەوتا ئێستا زۆربەی هەر ئەوانە لە قاچ و خولی خۆی هەڵاونەوە لە دەستی ڕزگاریان نابێ کابرایەکی جوولەکە کاتی خۆی قمبەلەیەکی داهێنا یەک قوتو بۆ کوشتنی مسلمانان بۆی غازی خنکێنیان پێدەوت لە شوێنێکا فڕێدایە سەد کەس دوو سەد کەسی دەخنکان یەکەم کەسێک کە ئەو غازەی تاقی کردەوە بەرەو موسڵمانان نەکەوت هیتلەر هێنای لەسەر جولەکە تاقی کردەوە سێ قوتوی بۆ فرەدانە ژورەکەوە هەزار جولەکەی بە یەک دەقە کوشت و پێ خنکاندن ئەو جولەکەی کە بۆ میلەتی موسڵمان مادەکەی دروست کرد بوو بەدەستی کابرایەکی وەکو خۆیان وەکو هیتلەر بەسەر میلەتی جولەکەدا تاقی کرایەوە بەڵێ خۆشەویستان ئەم بەسەرهاتە با گوێ بگرین ئەی ئەو کەسەی کە خوای پەروەردگار پەنا بە خوای گەورە تا ئێستا ماڵ و سامانەکت لە دەستایە و خیانەتت پێوە کردووە وەرە بە ئاگا وەرەوە پیاوێکی بەڕێز کە ئێستا تەوبەی کردووە یەکێکە لە بازرگانەکانی نێودەوڵەتی ئەڵێ من سەبەبی گەڕانەوەم بۆ لای خوا گێڕانەوەی مافەکان ئەوەندەی توانی بێتم بۆ خەڵک هی ئەوە بوو ئێمە دوو شەریک بووین برادەرێکم هەبوو لە زۆربەی بازرگانیەکاندا و لە دەرەوەی وڵات معامەلەمان بەیەکەوە دەکرد زۆر زەلیل بوو لەسەر جێگا بێ کەس و بێدەر بە پارەکەی خۆی کەس نەبوو خزمەتی بکە خزمەتکارمان بۆ گرت بوو ئەم بەنگلادیشی و ئەوانە ئەڵە زۆر دەگریا منیش دڵم دەدایەوە نەخۆشێکی زۆر خراپی گرت بوو زۆر بە زەلیلی و داماوی مرد لە کاتێکا لە سەرەمەرگا بووتی فڵان کەس ئەزانم هیچ چیە من وام لێهات وتم هی چیە وتی هی خیانەت مناڵێکی ساوا بووم لە کەلایەن و ڕسمێن و ئەوانەوە فێری خیانەت بووم لە ڕەفیقەکانم دواتر باوکم دوکاندار بوو دەچوومە لای سوێندی دەخوارد لەبەر چاوی خۆم بەوەندە دەیکڕی بە دوو دینار سوێندی ئەخواردی گو بەخوا دوو دینار ڕوبعێکم پێ داوە مشتەرێکەش بڕوای دەکرد بە دوو نیو لێی دەکڕیەوە لە باوکیشمەوە فێری درۆ بووم ئەمو خۆ بەمە کەوامە بازرگانیە یەکسەر کابرا بڕوا دەکا من فێری سوێندی بە درۆ بووم دواتر لە محلێکی گەورەدا تەزویری خۆراکم دەکرد و تاریخەکانم لێ دەکرد و دەم فرۆش بە خەڵک بە هەزار دۆلار دەمهێنا لە خاریجەوە بەڵام زۆربەیان ئاوی مقەتەلمان تێدەکردن کابرا هەرچی دەرزیان لێدا هیچ سوودی نەبوو نانزانی تەنها ئاوی تێدایە ڕۆژێکیان خەبەریان بۆ هێنام وتیان کوڕەکەت کە سارێکی پێ بوو بایی هەشت دەفتەر دۆلار بوو بە ژێر گەڵابەیەکا ڕۆیشتووە ژنەکەت و هەر سێ کچەکەت و کوڕەکەت تێدا چوون بە یەک دەقە تەنها خۆم ماوم و لەو کاتەیا زەربەیەک بە دڵم کەوت، ئێستا دەمبینی بە زەلیلی لەسەر جێگا کەوتووم، بەڵام تخوا تۆ وەکو من مەکە، من دنیام ڕۆیشت و قیامەتیشم ڕۆی، ئەو هەموو کارە بە خیانەت لەسەر ئەو میللەتە کۆم کردەوە، هیچ کەس سوودی لێ نەبینی، نازانم لە دوای خۆم کێ دەیبا، توخوا تۆ وا مەکە، ئەڵێ لەگەڵ ئەو قسانەیا ڕۆحی دەرچوو. من لەوەوە سوودمەند بووم بڕیارمدا زۆر ماڵی خەڵکم بە حەرام خواردبوو گێڕامەوە وەڵاهی ئەوە چارەنووسی هەر کەسێکە کە بە خیانەت لەگەڵ ئەو میللەتە هەژارەدا معاملە بکە جا هەیە دەست قڵیشاوە خۆشەویستەکەم بەو دەستانە بەو نینۆکانە لە ژێر خانوویەکی نایلۆنا خەیار و تەماتە پێشکەش دەکا بەڕێوبەرێکی زراعی فەرمووی ئیخسائی لە کشتوکاڵا وتی وەڵڵاهی ئەو خەیارە، ئەو تەماتە، ئەو بەرهەمە ئەبێت دوای ئەوەی کە خستە باز بێژ ئەوەی بیخەیە بازاڕەوە یەک هەفتە مادەی هۆڕمۆنی نەدەیتێ یەک هەفتە لێی بگریتەوە جوان ئاوی دەی ئەمجا پێشکەشی کەی وتی بەخوا من وازم لەو ئیشە هێنا چونکە وتم معەزەبم لە بە ویژدانی خۆم بەرامبەر بەو خەڵکە داماوە کە لە گیرفانی خۆیان ئەوەندە دەکڕێ ئەوەندە کەس بە کەڵک نایە دوای دە ساڵ تووشی سەڕەتانی مێشکی دەکا و لوو دەچێتە مێشکەوە وتی بەخوا یەک ڕۆژ و دوو ڕۆژەم وا دەکەی لێبڕاوە کە مشتەری هاتوو پێی فرۆشتووە ئەبێ یەک هەفتە ئەو موادەی لێ بگیرێتەوە، مادەی هۆڕمۆن، چونکە دی ئێن ئەی ناو خوێنی مرۆڤ دەشێوێنێ، مناڵی مشەوه لەدایک دەبێ کە ئەوەت خوارد هەر هەستیشی پێ ناکەی، دە ساڵ دوای ئەوە هەستی پێ دەکەی کە چی و دژی چ بووی، لەبەرئەوە لە خوا بترسن، با بگەڕێینەوە بۆ لای خوا خۆشەویستەکانم، وەڵاهی خیانەت بەسەر هیچ کەسێکەوە ناڕوا، خیانەتی کۆتایش کە لە وتارەکەیا باسی کەم ئەوەیە ئێمە بەرەو نەورۆز و بەهار دەڕۆین، خیانەت لەو کەسە مەکە کە دەچیە ماڵی، خیانەت لەو کەسە مەکە کە بەڕاستی دەڵێی خۆشم دەوی، توخوا خۆشت بوێ. زانایان پێمان دەفەرموون ئەگەر چووی بۆ سەردانی کەسێک کە دڵی پێت دەکرێتەوە لەبەر خوا خۆشی دەوی، توخوا تۆش دڵی بە خەم مەکە. سەیری حاڵی ئەو کەسە بکە و ئەمجا قسە بکە. ئەم وشانە زۆر گرنگن، چونکە هەستم کردووە زۆر جار خێزانەکان کە لەیەک ترازاون بەرهەمی سەردانی ماڵێک بووە بۆ لایان، بەهارە سەیران و گەش دەست پێ دەکا هەمووشمان دەوڵەمەند نین هەموو ئەو خەڵکە سارەی نابێ بەڕێزەکەم هەموو کەس جل و بەرگی کوردی بۆ ناکڕێ و ناڕازێتەوە و سەیرانگاکانی پێ ئاوەدان ناکرێتەوە واللە خەڵکی وا داماو هەیە بەس مەگە مامۆستایانی ئاینی و دکتۆرەکان بزانن خەڵک لە چ حاڵێکی مەینەتی و نەبوونی و هەژاری و نەخۆشی و بەدبەختیدا دەژیە کە لە هەموو لایەکەوە بەدبەختی ڕووی تێکردووە فەقیرە گیرفانی بەتاڵە فەقد الدەمی هەیە فەقد الجیب یش چۆتە سەری وەکو خوێنی نوقسانە گیرفانیشی نوقسانە جا پیاوی نەخۆش بێ و دەوڵەمەند بێ هێشتا باشتر نەخۆش بێ و گیرفانی هەڵتەکاو بێ خراپتر مەگە خوای گەورە بە ڕەحمی خۆی ڕەحمیان پێ بکا ئا لەو کاتەدا ئەگەر چوویە ماڵێک هەژار بوو هەژار و دەستکرد بوو باسی دەوڵەمەندی خۆتی بۆ مەگێڕەوە کە چوی بۆ سەیران شەو مەچۆ ماڵی براکەت خوشکەکەت فڵانەکە ئەمڕۆ چوین بۆ سەیران بۆ سەیرانگای کوێ ئەوەندە گۆشتەمان برژاند و وامان ڕابوارد و ڕزممان گرت و سەیارەکەم گۆڕیوە لە مەعرەزا و مۆدیلی تازەی هاتووە تخوا ئەوانی بۆ باس مەکە چونکە ئەو نیەتی مەڵێ ناو ماڵەکەمان ئەوەمان کڕی و ئەوەمان فرۆشت ئەوەی بۆ باس مەکە برین مەکە خوێ مەکە بە برینەکەیەوە چونکە ئەو برینەکانی دەکولێتەوە. ئازاری مەدە، کاتێک کە مناڵێکی بێناز ڕەفیقت بوو، ئەی ئەو تەلەبەی کە لە قوتابخانەکاندای، باسی باوکت مەکە باوکم ئەوەی بۆ کڕیم و باوکم وای وت و لەگەڵ باوکما چووین بۆ شوێن، چونکە ئەوجا هەست بە بێباوکی دەکا. لەبەرئەوە توخوا ئەگەر ڕەفیقی یەکتر بووین، کە سەردانی یەکترمان کرد با شعوری یەکتر بریندار نەکەین. بە تایبەت لەم بەهار و نەورۆزەدا هەرچیەکت کردووە بۆ خۆت بڵێ خوایە حەمد و سەنا بۆ تۆ ئەوە هەمووی تاقیکردنەوەی خوایە وەڵڵاهی بەڕێزان ئایەتەکە لەو ئایەتەی کە سوڕەتی ئەنفال خوێندمانەوە لە ئاخریا خوای پەروەردگار دەفەرمێ واعلموا انما اموالکم واولادکم فتنە وان الله عنده اجر عظیم سورەتی ئەنفال ئایەتی بیست و هەشت خوا دەفەرمێ بزانن ماڵ و سەروەت و سامان و ئەولادتان تاقیکردنەوەیە هەمووی تاقیکردنەوەیە داویەتی بەم نەودا نەیداوە بۆ ئەو بەبوون تۆ بە نەبوون تاقیکراویتەوە بەداخەوە لە پێناوی ماڵی دنیا لە پێناوی ئەولادەکانە ئەم هەموو شەڕا و هەرایە دەکرێ حیف نییە لەسەر چەند مەترە ئەرزێک پێنج کەس بکوژرە لە کوردستانە سێ برا لەلایەک دوو ئامۆزا برای یەکتر لە لە بەینی دوو ئامۆزایە سیانیان برا دوانیان برای یەکتر لەسەر چەند مەترە ئەرزێکی بێ قیمەت بچنە ناو خاکەوە دوێنێوپێرە لەو لای چەمچەماڵە حەیف نییە دێک سووتێندرێ پێنج کەس بچنە ناو خاکەوە لەسەر چەند مەترە ئەرزێک خوا دەفەرمێ تاقیکردنەوەی ها بگەڕێنەوە بۆ قورئان والله تاقیکردنەوەیە قەیچێکە کوڕە دەبا ئەو بستە ئەرزە نەبێ براکەم کوڕە دراوسێکم با ئەو نیو مەترە ئەرزە هەر بۆ تۆ بێ بەڵام تخوا با مەرحەباکەمان بمێنێ تخوا با کوڕی هیچ لامان لەو بەینیان نەکوژرێ با لێبوردە بین ئەم فیتنەیە هەر هەبووە ئیلا بە قورئان چارەسەر دەکرێ مەلای گەورەی کۆیەکە تەفسیری ئەو ئایەتەی نووسیوە دەفەرمێ ئەمساڵ لە کاتی دروێنەدا ساڵی سیەکان ئەمساڵ لە کاتی دروێنەدا برایەکی داک و بابی سکی براکەی خۆی هەڵدڕی بە داسی دروێنە لەبەر ئەوەی وتبووی تۆ نەخۆش بووی لە کاتی دروێنەدا و حیسەت نییە لە ماڵەدا و دەبێ بڕۆی لە دەرەوە نان بخۆی سەیری کە پەنا بەخوا دەجاتی بڵێ خوا داوێتی بە من با براکەشم سوودمەند بێ خۆ ئێمە هەموو برای یەکین انما المؤمنون اخوه برای ئیمانداری لە پێش برای دایک و باوکیەوەیە با ئاگامان لە خۆمان بێ با دینەکەمان پارێزین با ماڵ و سەرۆت و سامان و وڵات و میللەت و حکومەتمان پارێزین بە پاراستنی ئەمانەت با حکومەت بە ئاگا بێ مەلای کۆیە ئەو مفەسیرینی کە هیچ مفەسیرینێک ئەوەی نەفەرمووە دەفەرمێ خیانەت بە خوا و بە پێغەمبەری خوا و مسلمانان لەلایەن کاربەدەستی وەختەوە ئەوەیە کەسێ بکا بە لێپرسراو لە وڵاتا کە شایەنی لێپرسراوێتی نەبێ هەر کەسێک هەر مەسئولێک بەرپرسێک دابنێ لە دایرەیەکە لەسەر مێزێکە بە ئیمزا و مۆرێکەوە ئەو کەسە شایەن نەبێ شایەنی ئەو پلە و پەستە نەبێ ئەو بەرپرسە خیانەتی لە خوا و لە پێغەمبەری خوا و لە میللەتەکەی کردووە ڕەحمەتی خوا لە مەلای گەورە بێ کە کاتی خۆی ئەوانەی فەرمووە با بە ئاگا بین خیانەت لە ژینگەکەشمان نەکەین نەورۆز دێتە پێشەوە توخوا باوی تایە سووتاندن نەما تایەمان ئەوەندە بۆ دەسووتێنن لەو مەعمەلی تاسڵوژە بە قڕگمانیدا دەکەن پێویست بە تایە سووتاندنی ئەم مناڵانە ناکە ڕەحمەتی خوا لە دایک و باوکی ئەو کەسە بێ کە ئامۆژگاری مناڵەکەی دەکا بڵێ ڕۆڵە گیان خەڵک هەمووی تەنگە نەفەسە نەخۆشی دڵی هەیە نەخۆشی سیەکانی هەیە توخوا تایە بۆ سووتاندن دروست نەکراوە دژی کێ جاران ڕقمان لە بەعس بوو دەمانگوو پێ قەڵس دەبێ باشە بەڵام خۆ ئێستا بە حیساب حکومەتی خۆمان و ئاڵای خۆمان و دامودەزگای خۆمان هەیە ئەبێ حکومەتیش ئەوە قبوڵ نەکا ئەم تا سوتاندنە باوی نەماوە ڕەحمەتی خواتان لێبێ ئامۆژگاری مناڵەکانتان بکەن با ژینگە زۆر پیرۆزە بابەتی ژینگە ئەوەندە پیرۆزە هەڵی دەگرم و دەیکەم بە ئەڵقەی ئەمانەتی ژینگە یەک ئەمانەتی گەورە لەم کوردستان لە ئەستۆی یەک بە یەکماندایە کە ئەمانەتی ژینگەیە بۆ ئەڵقەی پێنجەمی ئەم زنجیرە باسە ان شاء الله تا بە دیدارتان شاد دەبمەوە خوای پەروەردگار ڕەحم بە حاڵمان بکەی خوای پەروەردگار ئەوەی کە دەڵێن لێمان قبول کەی لە چاکە ئەوەی کەم و کوڕی تێدا بە گەورەی خۆ لێمان ببووری یا ربی خوای ئیسلاحی حاڵمان بکەی عاقبەتی هەموو لایەکمان بەخێر بژێڕی یا ربی خوا لێ دەپاڕێمەوە لەم ڕۆژە مبارەکەدا یا شافی ئەوەی کەوا نەخۆشە شیفای بەخێری بۆ بنێری یا ربی خوا ئەوەی نەخۆشە شیفای بەخێری بۆ بنێری